بەهەشت بەو شتانە دەورە دراوە کە نەفس حەزیان پێ ناکات، دۆزەخیش بە شەهوەت، واتە ئەو شتانەی کە حەز و ئارەزوە جەستەییەکان دەوروژێنن. دۆزەخ بە شەهوەت پەردەپۆش کراوە و پێچراوی ناو بوخچەی شەهوەتە و بەسەر هەرێمی شەهوەتدا دەڕوانێ. هەرچی بەهەشتیشە بە شتانێ پەردەپۆش کراوە کە لە ڕوانگەی ڕوانینی ڕواڵەت بینی ژیرییەوە ناخۆش و زەحمەتن. ئەو شتانەی کەوا لەسەر ڕێگەی بەرەو بەهەشت درێژ بوونەتەوە، هەرگیز لەو چەشنە شتانە نین، کەوا چاوی ئەوانەی لە ماددەدا بە دەوری هەموو شتێکدا دەگەڕێن، کەیفیان پێ بێت و بەلایانەوە جوان بێت. لە ڕاستیدا چ بەهەشت و چ دۆزەخیش بۆ ئێمە نیعمەتن، چونکە ئەوەتا هەردووکیان ڕۆڵێکی بەرچاویان هەیە لە دەستخستنی ئیستیقامەتدا. یەکێکیان هاندەر و تاسەبزوێن، ئەوی دیکەشیان ئاگەدارکەرەوە و ترسبزوێن. وەختێ مرۆڤ تەماشای سیمای تاسە بزوێنی بەهەشت دەکات، یەک پارچە دەبێتە هەوڵ و دڵی بۆ ئەوێ دەکەوێتە لێدان. هەر کە ڕوخساری گرژ و مۆنی دۆزەخیش دەبینێ، لە پێناو ئەوەی نەکەوێتە ناوی، دەداتە شەقەی باڵ. ئیتر بەم جۆرە هەردووکیان بۆمان دەبن بە ڕەحمەت. بەڵام خوای باڵادەست هەم بەهەشت و هەم دۆزەخیشی هەر یەک لە بوخچەیەک ناوە و بەم شێوەیە پێشکەشی بازاڕی کردەوەی مرۆڤەکانی فەرمووە. ئیتر مرۆڤیش بەو ئیرادەی پێی بەخشراوە، سەرپشکی هەڵبژاردنی یەکێکە لەمانە، بە ئەندازەی ئیرادەکەی هەر کەس بیەوێ دەبێت بە سەعید، بەختەوەر و داخوازی بەهەشت دەبێ، ئەوەشی بیەوێ دەبێ بە شەققی، بەدبەخت و ڕێی دۆزەخ دەگرێتە بەر. بەڵێ، چواردەوری دۆزەخ بە بەرگێک لە شەهوەت دەورە دراوە و کەشێکی لەو جۆرە تەنیویەتی. ئەم بەرگەش لە دەرەوە زۆر سەرنجڕاکێش دیارە. هەرچی هەیە لە خواردن، خواردنەوە، خەوتن، پڕپیاکردنی هەموو ئەو شتانەی نەفس حەزی لێیەتی و تێربوون لە ڕووی جەستەییەوە، هەروەها ئەو شتانەی کە بە دەم ئارەزووەکانی مرۆڤەوە دێن، هەر هەمووی بە وێنەی تان و پۆ دەوری دۆزەخیان تەنیوە. بە کورتییەکەی، ڕێی دۆزەخ مۆزایکێکی شەهوەتە و ختووکەی جیسمانیەتی مرۆڤ دەدات. بەهەشتیش سەدەفێکی دەوردراوە بە ناخۆشی، دەستنوێژگرتن، نوێژکردن، چوون بۆ حەج، زەکاتدان، جیهاد و تێکۆشان، بەرگەگرتنی ناڕەحەتی لە پێناوی خوادا، جار ناجار ڕووبەڕووبوونەوەی مامەڵەی کۆیلە لە نێو کۆمەڵگادا، بێبەشکردن لە هەموو مافێکی مرۆڤانە، ڕاپێچی ئەم زیندان بۆ ئەو زیندان، لێدانخواردن تەنها لەبەرئەوەی کە وتووتە، پەروەردیگارم ئەڵڵایە. شاربەدەرکردن و بەهیزدانان و چەندین شتی تر کە بەگوێرەی ڕواڵەتبینی ژیری بە ناخۆش دەبینرێن. بەڵێ، بەهەشتیش بەمانە دەورە دراوە و بەرگێکی لەم جۆرە چواردەوری تەنیوە. ئەوانەی لە دەرەوە دەڕوانن، هەمیشە دەئاڵێنە ئەم پەردانە و لەوێدا گیر دەخۆن. گەر ڕواڵەتی دەرەوە پێوەر بێت، ئەوا دۆزەخ نەفس ورووژێنە و بەهەشتیش ترسێنەر. هەر بۆیە زۆربەی خەڵکی تەماشای دیوی دەرەوەیان کردووە و بەو ڕواڵەتە دەرەکی هەڵخەڵەتاون، بۆیە دەبینین دۆزەخ داخوازیی زۆرە و بەهەشتیش تا بڵێی کەم. زۆرێک لە مرۆڤەکان شوێن مامەڵەی بچووک و بێ ئەرزش کەوتون ئەو کەسەی دەڵێ نوێژ شتێکی باشە بەڵام ڕۆژی پێنجار بەلامەوە زەحمەتە کەسێکە نەیتوانیوە باز بدا بەسەر ئەو نەختە زەحمەتەی لە نوێژدایە ئەوەتا زەحمەتی دەستنوێژ لە زستاندا کەسانێکی لە ڕێگادا جێ هێشتووە کەچی هەروەک لە فەرموودەکەی پێشووتردا بینیمان ئەو کەسەی بەرگەی ئەو زەحمەتە کەمە دەگرێت کە لە دەستنوێژدا هەیە، دەستنوێژ دەستی دەگرێت و هەنگاو بە هەنگاو لە بەهەشت نزیکی دەکاتەوە. دەکرێ هەمان شتیش سەبارەت بە ڕۆژوو و زەکات و حەج و جیهادیش بوترێ. چەندین کەس کەوا عەقڵیان ڕێگرە لەوەی عاقڵانە ڕەفتار بکەن، توانایان نییە بەسەر ئەم ئاستەنگ و هەوراز و نشێویە بچووکانەدا باز بدەن و ئەو ناڕەحەتی و ناخۆشیانەی بە چواردەوری بەهەشتدا دەبینن، بوونەتە ڕێگر لە چوونە بەهەشتیان. دۆزەخیش جادووگەرێکە هەوەس و ئارەزووە سادەکانی بۆ خۆی کردووە بە تەڵە. ئەوەتا زۆرێک لە خەڵکی بێ ئاگا لەوەی کە پاش کەمێکی تر چ چارەنووسێک چاوەڕێیان دەکات، وەکوو باڵە فرکە کردنی مێش بەرەو هەنگوین، بەرەو ئەو ژەهرە ڕادەکەن. بەڵێ، شەهوەت بۆ ئەو جۆرە کەسانە هەنگوینێکی ژەهراوییە. یان دەتوانین ئەم مرۆڤانە بەو پەپوولانە بچوێنین کە بوونەتە پەروانەی دەوری ئەو ئاگرەی کە دەیانسووتێنێت و لە ناویان دەبات. ئەمانەیش بێ عەقڵانە بەرەو ئەو شەهوەتە دەڕۆن کە دەوری دۆزەخیان داوە تا لە کۆتاییدا خۆیان لە نێو دۆزەخدا دەبیننەوە جا لەبەر ئەوەی عەقڵیان بە تەواوەتی پشتی پەردە نابڕێت بۆیە ئەو شتانەی پەردە داری دۆزەخن ئارەزووە جەستەییەکانیان دەوروژێنن و بەرەو خۆیان ڕایان دەکێشن. ئەو کەسانەش کە لە گەشتی ژیاندا ئەو زاتەیان ناسیوە کە وا لە دۆڕیانی ڕێگاکاندا وەستاون و بە گوێرەی ئەو پەیامەی لەوەوە وەریان گرتووە، ڕێ و ئاراستەی خۆیان دیاری کردووە و دڵیان بە ڕووی حەقیقەتدا هۆشیار بووەتەوە، لە دیوی ناوەوەی ئەو ناخۆشیانە تێگەییشتوون کەوا ئەم لا و ئەو لای ڕێی بەهەشتیان گرتووە و بە هیچ جۆرێک پێی هەڵناخەڵەتێن. چونکە. ئەو بەهەشتەی کە لە شێوەی تۆوێکدایە لە ویژدانیان چێنراوە، هەموو ئان و ساتێک لە گەشەسەندندایە و بەردەوام بۆن و بەرامەکەشی دنیای ڕۆحیان دەپێچێت، لە کاتێکدا خەڵکی لە دەرەوە بەدوای بەهەشتدا دەگەڕێن، کەچی ئەمانە هەر لە دنیادا لە سایەی ئەو بەهەشتەی لە ناخیاندا سەوز بووە، هەر دەڵێی خەریکی کەیف و شادی گێڕانن. وێڕای ئەوەی کە ئەوانەی لە بەهەشتە مادییەکەی دنیادا دەژین، بە درێژایی هەموو ژیانیان هێشتا هەر ناتوانن بگەنەوە بە خولەکێکی ئەو بەهەشتەی کە ئەوان لە ویژدانی خۆیاندا تیەیدا دەژین. ئیمان ناوکێکە بەهەشتی لە خۆیدا هەڵگرتووە. کوفری شتۆێکە و دۆزەخی لە هەگبەیدا حەشارداوە. لە دواڕۆژدا ئەمانە گەشە دەکەن و لق و پۆپ دەردەکەن و دەگۆڕێن بۆ بەهەشت و دۆزەخێکی ڕاستەقینە. کەوابێ ئیماندار تەنانەت لە دنیاشدا لە ژیانی بەهەشتدا دەژی هەرچەندە بەڕواڵەت ژیانیشی ناخۆش ببینرێ. ئەو ڕۆحانەی کە بە ئیشتیاقی گەیشتن بە بەهەشت باڵەفڕکێیانە لەم ڕێدا کە هەر مەنزڵێکی بەختەوەریەکە بۆ خۆی زۆر جار سەرباری ڕۆح شان دەدەنە بەر ئەو شتانەی کە بەلای نەفسەوە گرانن بە وێنەی ئەو ئەزیەتەی کە پەرستشە جەستەییەکانی وەک دەستنوێژ و نوێژ و ڕۆژوو بە دوای خۆیاندا دەیهێنن یان ئەو ئەرکە قورسانەی کە زەکات و سەدەقە و فەریزە ماڵیەکانی تر دەیخەنە سەر شانی مرۆڤ، ئەمە جگە لەو بەرپرسیارێتیە ماڵی و گیانیەی کە لە شتانێکی وەک حەج و جیهاد دا بەرگەیان دەگرێ، بەڵام وەرە ببینە وا ئەم بەرپرسیارێتیانە ئەم ڕێگەیەیان بۆ هەندێک هێندە زەحمەت کردووە کە نەتوانن پێی دا بڕۆن. هیوا هەیە لەم ڕێیەدا ئیرادەی لە نوێژ و دەستنوێژ دەگیرێ و پەکی دەکەوێت، تیایەتی برسێتی و تێنوێتی لێ دەبێت بە هەورازێک و ناتوانێت بی بڕێت هیوا شێ دەکەوێتە داوی شەیدایی گیان و ماڵی تیا شێایەتی بە جارێ پێی لە چەند دانەیەک لەمانە دەخلیسکێ و ناتوانێ بگاتە ئەو بەهەشتەی کەوا چوار هەنگاو لەو لاترەوە بە هەموو جوانی و ئارایشتی خۆیەوە چاوەڕێی دەکات. بەڵێ ئەگەر بەهەشت ئەو مەملەکەتە ڕەنگاوڕەنگەی خەونەکان بێت کە هەرچی تەسەور هەیە بۆ خۆشبەختی تێی پەڕاندووە و ئەو دنیا لوتکەیە بێ کە هەروەک لە سەریشەوە ئاماژەمان بە هەندێکیاندا بە سەدەها ئەرک و بەرپرسیارێتی لە سەرەکەی تریدایە و بە دنیایەک بەربەست و نشێوی دەورە دراوە کە هەرواشە ئەوا لە بەرامبەریدا دۆزەخ کەندەڵانێکی تۆقێنەری فەلاکەت زادەی ئەوتۆیە کە بە بارێک لەو ویست و حەز و شەهوەتانەوە کە نەفسی مرۆڤ دەوروژێن و تا ئەو بەبڵێسەی ئارەزووە جەستەییەکانی دەدەن لە سەر ڕێگەی ڕێبوارانی گەشتی هەتاهەتایی وەستاوە و ڕێی پێ گرتوون و هەرچی حەز و ئارەزوو و شەهوەتی جیسمانی هەیە هێناویەتیە کەف و کوڵ و خستوونیەتیە هەڵچوون. هەر بەوەشەوە نەوەستاوە بەڵکوو هەموو کات ڕوانینی سەرنجی ڕۆحە لاوازەکانی بە دەوری خۆیدا کۆ کردووەتەوە و بە وێنەی کونە ڕەشەکان هەر شتێ بە لایدا بڕوات بە چەقە هێزە کوشندە سامناکەکەی خۆی لووشی دەدات و لە خۆیدا دەیتوێنێتەوە. ئای چەندە زۆرن ئەوانەی بە تەماشاکردنی پەردەی ڕازاوە و بریق و باقی دۆزەخ فریویان خوارد و خۆیان ڕادەستی ئەو شیوە ترسناکە کرد بە سیرکردنی ڕووکەشی پەردەی بەهشتی ژمانەوە و لەو خانەی بەختەوەریە هەمیشەیە و لەو جیهانە پڕ ناوازەی و پێشببینی نەکراوە سڵەمینەوە و خۆیان بێبەش کرد لی بەڵێ حقیقەتی مەسلەکە ئەمەیە کەوا ڕێی تێناچێت کەسێک بەهشتی بیست بێ و زانیاری لەسەر هەبێ تاسە و ئیشتیاقی بۆی نەجوڵێ، هەروەک چۆن ڕێی تێناچێ کەسێک دۆزەخ ببیستێ و هەوڵ نەدات لێی دوورکەوێتەوە، بەڵام ئەوەندە هەیە کە لەبەر نهێنی تەکلیف و ئیمان بە غەیب و ڕاستی تاقیکردنەوەی دنیا، بەهەشت بە پەچەیەک لە ناخۆشی و دۆزەخیش بە فستانێک لە شەهوەت داپۆشراوە و بەم شێوەیە خراونەتە بەردەم مرۆڤ. جا وەرە ئێستا بڕوانە هێز و ئەفسوون و ناوەڕۆکی گوفتاری پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم، کە چۆن دوو ڕێگای دوور و درێژی مەزن و ترسناک، بە هەموو بەختەوەری و مەترسییەکانییەوە دەبات و دەیانبەستێتەوە بە دوو دەرەنجامی بڕاوەی دڵخۆشکەر یان تۆقێنەر، هەم وەک هەموو کارێکی تری، بە ڕەچاوکردنی بنەمای، عدم التصرف، و بەکارهێنانی چوار پێنج وشە بۆ باسکردنی بابەتێکی مەزنی هاوشێوەی ئەم بابەتە. جێی خۆیەتی لێرەدا ئەوە بڵێم کە بە ڕەچاوکردنی چوارچێوەی گشتی بابەتەکە، لێرەدا ویستمان تەنها بە ئاماژەدان بەو ڕووەی کە ئەم فەرمایشتە پیرۆزانەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم چەند گەوهەرە پەیڤێکن، دەست لە بابەتەکە هەڵبگرین. گەرنا ئەم فەرموودەیە و فەرموودەکانی هاوشێوەی، لە ڕوانگەی ڕەوانبێژی و زمانەوانییەوە دەرگای چەندین واتای ناسک و ئاماژەی ڕەوانی تریان بۆ خستووینەتە سەر پشت. خۆ گەر بهاتایە و لەم ڕوەشەوە فەرموودەکانی پێغەمبەر عەلەیهی سەڵاتی وەسەلام شی بکرانایەتەوە، کێ دەزانێ شاهێدی چەند چەپکە مانای تر دەبوون. بەڵام لەبەر ئەوەی ئەم بابەتە بابەتێکی تەواو جیاواز و سەربەخۆیە، بۆیە ئێستا ئەو دەرگایە ناکەینەوە. نوری نەمر.